خوای گەورە ومیهرەبان لەم کاتەدا ڕەحمەتی خۆی بڕێژێ بەسەر ئێمە و ئەهلی قیبلەدا بە گشتی خوای پەروەردگار لە ئیسلام زیاتر شارەزامان کا هەموو جومعەیەک هەموو هەفتەیەک وانەیەکی تر لە ئیسلامەتیەکەمان فێر بین و ئینشا ئەڵڵا کاری پێ بکەین و خوای پەروەردگار لە هەموو لایەکمانی قبوڵ کا اللهم آمین خۆشەویستانم ئێمە لە زنجیرە باسێکدا بووین لەژێر ناونیشانی کەسایەتی مسلماندا گەیشتوینە ئەڵقەی پێنجەمی ئەو زنجیرە باسە کە زۆریشی ماوە ئەمڕۆ باسی ئەوە دەکەین شخصیت کەسایەتی مرۆڤی مسلمان لە ئاینی ئیسلامدا زۆر گرنگی پێدراوە سەرچاوەی گەیاندنی ئەم ئیسلامەتیە بە ئێمە دوو شتە، قورئانی پیرۆز لەگەڵ فەرموودەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم. قورئانەکە خوای گەورە ضمانەتی پاراستنی کردووە، بە کەسیشی نەسپاردووە، هەر خۆی چۆن لە لەوح المحفوظەوە دابەزیوە، سبحان اللە یەکێ لە موعجیزاتی ئەم قورئانە ئەوەیە کە گەورەترین موعجیزەی هەموو ئیسلامیشە، هەتا ڕۆژی قیامەت فەتحەیەک، ضمەیەک، پیتێک، تەنانەت نوقتەیەکی لێ زیاد و کەم ناکرێ. وە خوای گەورە نەشی سپاردوە بە هیچ مەلایەک بە هیچ پیاو چاکێک بە هیچ دیفاع لێکەرێک ئەوەیان عایدی خۆیەتی بەشی دووەم کە ئیسلامەتی بە ئێمە دەگەیەنێ فەرموودەکانی پێغەمبەرە صلی الله عليه وسلم فەرموودەکانی پێغەمبەر هەرچەند وەحی خوایە بەڵام لەسەر زبانی بەشەرێکەوە دادەبەزێ کە حەزەتی محەممەدە صلی الله عليه وسلم ئەها قورئان جیاوازی هەیە لەگەڵ حەدیثە حەدیس هێشتا مەجالی ئەوەی تێدا هەیە خوانەناسێک بێ دینێک دەستکاری بکا لێی زیاد و کەم بکا بۆیە هەر لە کۆنەوە زانایانی بەڕێزی ئیسلام هەزار ڕەحمەتی خوایان لێ بێ قۆڵی مەردایەتیان لێ هەڵماڵی ئیمامی بوخاری و موسلیم و مسنەدی ئیمامی ئەحمەد و ئەبو داود و ترمزی و نەسائی و هەتا دوایی گۆڕیان پڕ نور بێ و خوا لە جیاتی ئێمە و هەموو ئوممەتی ئیسلام پاداشتیان بداتەوە بە پوخت و خاوێنی فەرموودەکانی پێغەمبەریان بۆ نەقڵ کردووین و داویانینە دەست و لە چەند کتێبێکا کۆیان کردۆتەوە لە فەرموودەکانی پێغەمبەرا صلی الله علیه وسلم گەلێ جار جەنابتان گوێبیستن دەوترێ ئەم فەرموودەیە صحیحە ئەمەیان ضعیفە ئەوە حەسەنە ئەو فەرموودەیە مەوضوعە و هەروەر ناگیرێ هەڵبەسراوە بەدەم پێغەمبەرا صلی الله علیه وسلم باشە ئەم پۆلێن کردنی حەدیسە بە چی دەزاندرێ؟ لە ڕێگای ئەو کەسەوە کە حەدیسەکەی گێڕاوەتەوە شەخسیەت باس دەکەین لە ڕێی شەخسیەتی ئەو کەسەی کە حەدیسەکەی گێڕاوەتەوە ئیمامی بخاری حەدیسەکەی لە فڵان کەس بیستووە ئەویش لە فڵان کەسی بیستووە ئەویش لە فڵان کەس حەدەسەنا حەدەسەنا تا دەڵێت لە ئەبوو هوڕێڕەم بیستووە یان لە خاتو عائیشەم بیستوە. ئیمامی بوخاری ڕەحمەتی خوای لێ بێت کە کتێبەکەی ڕاستترین کتێبە لە دوای قورئانی پیرۆز لە دینی ئیسلامدا صحیحی بوخاری ئەفەرمێ هاتووە یەک بە یەکی ئەم کەسانەی هەڵسەنگاندووە ئەم پیاوە ناوی چییە کوڕی چێ لە بنەماڵی چێە ڕەوشت و ئەخلاقی چۆنە ئەگەر لە هەموو عمریا شاهیدیە گوتبێتی یەک جار درۆیەکی کردووە حەدیسەکە لە صحیحدا دەبەزێ وە ضعیف یەک درۆی کردبێ ئەگەر جارێک لە جاران بە بێ هۆکار ئەوەندە دەستبەتاڵ بووبێت لە بازاڕ و دووکانان بە بەلاش سووڕابێتەوە، پلەی حەدیسەکە دێتە خوارێ، چونکە ئەم پیاوە دەڵێن نەظ فیه نظر، تێبینی لەسەر ژیانی هەیە. ئەگەر جارێک لە جاران خوانەخواستە لەسەر ڕێگای ژنان بیندرابێ، حەدیسەکە پلەیەشکەش دێتە خوارێ. ئەگەر درۆی لەگەڵ ئاژەڵێک کردبێ هەر لێی وەرنەگرتووە چەند ڕێگای سەد کیلۆمەتری ئیمامی بوخاری بڕیوە وتویانە پیاوێک لە فڵان شوێن فەرموودەیەکی پێغەمبەری لایە صلی الله علیه وسلم کە چووە بۆ لای سیر دەکا ئاوا لۆچی عەباکەی و جزداشەکەی کۆ کردۆتەوە بۆ ئەوەی حوشترەکەی بانکاتەوە ئیمامی بوخاری کە سیر دەکا هیچی تێدا نییە بەڵام حوشترەکەی پێ دەخەڵەتێنێ، گەلێ جار ئێمە مناڵ وا لێ دەکەین، زۆر جار ئاژەڵان، ئەوەی کە ئاژەڵدار بووە ئاوا دەستەمۆی دەکا و دەیهێنێتەوە. ئیمامی بوخاری فەرموودەکەی لێ وەرناگرێ، هەرچی کابرا سوێندی بۆ دەخوا بەڕاست و ڕەوانی بۆت دەگێڕمەوە، دەفەرموێ تۆ درۆت لەگەڵ بێزمانێکا کردووە، نابێ فەرموودەی پێغەمبەرت لێ وەرگیرێ. شەخسییەتت لەکەدار بووە. ئەها شەخسییەت چەند گرنگە. ئەو حەدیسە لەو پلەیە دێتە خوارەوە، چونکە یەکێ لە گێڕەرەوەکانی بەشێک لە شەخسییەتی لەکەدارە، بە یەک درۆ. بە یەک سوعبەتی لە ڕاددە بەدەر ئەوەندە دەم بە پێکەنین بۆ لە حەدی خۆی چۆتە دەرەوە حەدیسەکە دێتە خوارەوە سبحان الله جا شخصیت زۆر گرنگە من گەلێ جار وتومە خۆزگە حکومت لە چاکسازیەکانیدا کە بەرتەما ئیشاءله بیکە چۆن دایناوە دەڵە کۆدی ئاسایش هەیە بۆ هەموو فەرمانبەرێک لە ئاسایش کۆمەڵە پرسیاری دوور و درێژ لێ دەکەن دوای وەرەقەیەک دەدەنێ لای خوان هەمووی خەزنە پێوەند کۆدی ئاسایشی ئەم مرۆڤە هەر وەختێ پێویستیان پێت بێ و ورد و درشتی مەعلوماتی تۆ لە لای ئەوان هەیە کاریکی پێویستیشە لە هەموو وڵاتێک هەیە خۆزگە کۆدی شەخسیەتی ئینسانیش هەبوویایە بۆ ئەوەی ئەگەر ئینسانێک لە وەزیفەیەکا داندرا سەیری شەخسیەتەکەیان بکردایە تا چەند شەخسیەتی قابیلی ئەم شوێنە هەیە بۆ نموونە هەر لە خۆمانەوە دەست پێ بکەین، پێش باس کردنی خەڵک، مەلایەکی دینی، مامۆستایەکی مێزەرپاشی مزگەوت، کە دەبێتە ئیمام و خەتیبی مزگەوتێک، دین و دونیا بۆ خەڵک ڕوون دەکاتەوە. باوەڕتان ببێت چەند عیلمەکە ئەساسە، شەخسییەتەکەی ئەساسترە. چونکە ئەگەر شەخسییەتێکی بەڕێزی نەبێ، خەڵک دینی ئیسلامیشی لەبەر چاو ناشرین دەبێ، ئەگەر حەقیش بڵێ لێی وەرناگرێ. لە وڵاتی بەریتانیا چەند ساڵێک لەمەوبەر، یەکێ لەو مامۆستایانەی کە ئیمامەتی مزگەوتێک دەکات لە شاری لەندەنی بەریتانیا بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ جارێکیان سواری پاسێکی کرێ بووم کابرا باقی دامەوە کە باقەکەم وەرگرتەوە چەند بەنسێک واتە وەکو چەند دینارێکی تەبع پەنجا دیناری تەبع بۆ نمونە لەم پارەی خۆمان کە هەر قیمەتێکی نییە زیادەم وەرگرتبووەوە وتم جا ئەو پارەیە قابیلی ئەوە نییە بیگێڕمەوە بێتە زیادە و کەمە ئەوانەش پێویستیان بەو بڕە پارە کەمە نییە شایانی دەنگە دەنگی ناو پاسێک نییە خستمە گیرفانمەوە لە قاپیەکە خەری بوو دابەزم بیرم کردەوە وتم لە ئیسلامدا حەڵاڵ و حەرام کەم و زۆری نییە حەرام ئەگە کەمیش بێ هەر حەرامە بۆیە وتم کاکی شوفێر بە زمانی ئینگلیزی ئەم پارەیە ئەوەندە بنسە بوون منە ئەو پەنجا دینارە تەبعا زیادە بوو کابرا ئاوڕێکی دایەوە و سارەکەی لە جادەوە وەستاند و وتی تۆم ئیمامی فڵان مزگەوت نی مامۆستا وتم بەڵێ وتی من سوپاس بەخوا دڵم ئارامی گرت دەمێکە بە تەمای مسلمان بوونم بەڵام وتم با پێشەواکەیان تاقی بکەمەوە بزانم لە کەمێک حەرام خۆی دەپارێزێ ئەم دوای نیوەڕۆیە دێمە خزمەت و مسلمان دەبم قەسەم بە گەورەی خوا ئەو پارەیەت هەڵگرتە لە ئیسلامەتی پەشیمان دەبوومەوە ها سەیری ئەو هەموو وەعزو ئیرشادەی مامۆستای نەکردووە سەیری ئەوەی کردووە لە پەنجا دیناری تەبعا دەپرسێتەوە یان نا بۆیە زۆر گرنگە ئەگەر ئەو قاف کەسێ تەعین دەکا بە ئیمامی مزگەوتێک سەیری کۆدی شەخصیەتەکەی بکەی تا چەند پیاوێکی سەنگینە تا چەند دەتوانێت ئەمانەتی ئەم ئیسلامەتی ڕاگرێ بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی من اقتراب الساعة إذا تعلم علماؤكم ليجلبوا به دنانيركم ودراهمكم واتخذتم القرآن تجارة پەنا بەخوایەشە لە نیشانەکانی هاتنی قیامەت و تێکچوونی ئەم دنیای و تێکچوونی شیرازەی هەموو شتێک ئەوەیە فەرمووی زانا ئاینیەکان بۆیە علمی شەرعی فێر دەبن بۆ ئەوەی دینار و دیرهەم لە خەڵک وەرگرن و خۆی پێ بژێنن کابرا ئەوەندەی مەبەستی پارە و معاش و مووچەکەیەتی و بەراتەکەیەتی ئەوەندە گرینگی بەلایەوە نییە حەقەکە وەک خۆی دەگەیەنێ یان نا زۆر جار خۆی لە حەقەکان پەنا بەخوادا دەدا خۆشەویست صلی الله علیه وسلم فەرمووی قورئان بازرگانی پێوە دەکرێ قورئان وەکو هەر شتێکی تر بازرگانی پێوە دەکرێ ها نابینی کابرا بە پارە قورئان دەخوێنێ ئەو دڵە زۆر بخوێنە ئەو دڵە کەم بخوێنە ئەو دڵە درێژە ئەو دڵە کورتە وەکو بە لۆتی و شاوەشێک بڵێ وا بکە و ئاوای بڵێ ها چونکە بۆ قورئانە کەچی جاران پیرەمێردێکی بەڕێز هەر جوزی عەمەی لەبەر بوو هەموو عالەم لەبەری هەڵدەستا دەیانگوو فڵان کەس قورئانی لە سنگایە فەقێیەک چونکە خالیس لەبەر خوا قورئانی دەخوێند سەد ڕیز عشیرە لەبەری هەڵدەستاری گو ئەوە فەقێ ئەوە قورآانی لە سنگایە چونکە قورآانەکە نەکرابوو بە پارە نەکرابوو بە بازرگانی شخصیەتی بە ئینسانەکە بەخشی بوو بەڵام بەداخەوە کە کرا بە بازرگانی و بە پارە خوێندن و معاملە پێوەکردن نە مەلایەتی قەدری دەمێنێ نە قورئان خوێندن شخصیەتی دەمێنێ خەڵک بە ئارەزوی خۆی ئەمری بە سەرا دەکا و دەیهێنێ و دەیبا جا بگەڕێەوە بۆ هەموو کارەکانی تر دکتۆرێک کە دەبێتە دکتۆر چەندە عیلمەکەی ئەساسە لە جەڕاحیدا لە ناسینی دەرمان ناسیدا واللهی شخصیەتی ئەوەندە ئەساسە ئەم دکتۆرە هەوێشی بۆ بکرێت چەند ئەمینە چەند نهێنی پارێزە، چەند حەیا و حورمەتی خەڵک دەچێتە بەر دەستی وەکو خوشک و دایکی خۆی سەیری دەکا، چەندە لێبوردەیە، هەزار ڕەحمەت لەو دکتۆرانەی کە جاری وایە فەقیرێک چۆتە لای پارەی پێ نەبووە وتوێتی قەیچەکە دەی با من سەد دەخۆش دەبینم با یەکیان پارەی تیا نەبێ بەڵام وەڵاهی ئەم جارەش وەڵاهی نەخۆش هەبووە لە قاعەی عەمەلیاتی خەستەخانەی ئەهلیدا بووە دکتۆرەکە لەناو سکی هەڵدڕیوە هاتۆتە دەرەوە بۆ لای کەسوکاری وتویەتی بە دوو ملیۆن عەمەلیاتەکە دەکەم بەڵام من نەمزانیوە ئەوەندە ڕیخۆڵەکانی عەمەلیاتەکە سعاتێشکەی زیاتر دەوێت ئەگە بۆم نەکەن بە سێ ملیۆن بەجێی دێڵم ئەیسپێرم بە دکتۆرێککە لە ناو قاوشەی عملیاتە ئەمە بێ شخصیەتیە ئەینا بڵێ ئەگەر پارەشم نەدەنێ ڕوحی ئەو ئینسانە بە هەموو دنیا نادەم چونکە من لە تەخەڕوجەکە سوێندم خوارد کە ڕوحی بەشەرم لەلا لە هەموو شتێک گەورەتر بێ ئەها شخصیەت چەند گەورەیە هیوا هەیە مامۆستایەکی قوتابخانەیە ئەگەر شەخسیەتی نەبێت پیاوێکی جنێو فرۆشە مناڵەکە لەبەر دەستیا فێری جنێو فرۆشتن دەبێت چەند مامۆستا هەیە ئەگەر ئیشەڵا کەمن ئەوانە بە جنێو و بانگی تەلەبەی کردووە تاکە پێڵاوی تێگرتووە ینی ئەو تەلەبەیە فێری کەم شخصیەتی دەبێ لەگەڵ ڕێز و حرمەتم بۆ ئەوانەی کە مامۆستامان بوون و لە بەردەستیا خوێندومانە هونەرمەندێک چەند زەرورە کە شەخسیەتی هەبێ لە ڕێگای هونەرەکەیەوە لە ڕێی شانۆکەیەوە لە ڕێی گۆرانی و تەمسیلەکەیەوە ئەگەر پیاوێکی شەخسیەتدار بێ هەیە گۆرانیشی وتووە هەشە شانۆی پێشکەش کردووە کە دێتە ناو کۆمەڵ و مەزگەوت و مەجلیسەوە خەڵک شدەستی بۆ بەسنگەوە دەگرێ هەشە بەس خەڵکی فێری بەڕەڵایی کردو بەداخەوە چەند جوانە هونەرمەندەکانمان شخصیت بەرز بن چەند جوانە شاعیرەکانمان شەخسیەتیان بەرز بێ پیاوێکی وەکو پیرەمێرد ئاخر لە حەزاتی ژیانی وەسیەتەکەی ئەوەیە دەڵێ ئامان براکانم دنیا بەگران مەگرن خزمەتی میلەتی خۆتان بکەن دەستی داماوان بگرن لە دینی محەممەد لامەدەن خوا و پێغەمبەرتان بە حەق خۆش بوێ لەگەڵ یەک تەباو برابن ئەمە شاعیرەکانی ئێمە بوون کابرا زێشتا شیعر دەڵێ نەعوذ بالله حیج نازانێ ئیهانە بە دینی ئیسلام نەبێ بە مقدساتی ئەم دینە نەبێ بە خوا و بە پێغەمبەر دێتە خوارەوە کە هیچی شیعر نییە هەر قسەی دەنگی گەورەیە لە سەم و کەبەلە دەیخوێنێتەوە شخصیەتی نەماوە لە ناو خەڵکە خەڵک بە چاوی بێڕێز سەیری دەکا بۆیە ئێمە لە هەموو بوارەکاندا پێویستیمان بەوەیە کۆدی شخصیەت بۆ خۆمان بۆ ئەو کەسانی وەزیفەیان بە تایبەت بەدەستە بدرێتە دەست هەیە ئەبێتە شۆفێری تەکسی لە ئاینی ئیسلامدا ئەگەر حکمی پێ بکرێ انشاءاللە کابرایە کە لەو خەتەدا تەکسیەکی پێیە پێش ئەوەی خەتەکە بە پارە بکڕێ ئەبێت سەیری شخصیەتی ئەم ئینسانە بکرێ تا چەند ئەم سایق تەکسیە شخصیەتی بەرزە واللهی حەق وایە لە ئیجازەی ساقیدا خۆزگە حکومەت ئەوەشی دابێنایە کە ئیجازە ئەداتە ئەو گەنجە ئەو خوشکە ئەو برایە سەیری شخصیەتی بکە ئەم کەسە چەند شخصیەتی ئەوەی هەیە سوکانی سیارە بەدەستەوە بگرێ چەند شەخسیەتی وەی هەیە لە نەقڵیاتا ژن و کچی خەڵک بگوازێتەوە ئەمانەت بپارێزێ چونکە شەر نییە چەند ئەو هەموو حەوادیسەی دەبێ دوول لە ڕووی جەنابتان پەرژین بێ هەمووی بێ شەخسیەتی ئەو کەسانەیە کە بە پارەیەکی زۆر بەڵام عەقڵێکی کەم و بێ مەعریفەتی سوکانی سارەیەک دەگرێ و ماڵی خۆشی خەڵکیش وێران دەکا لە ئایینی پیرۆزی ئیسلامدا مەسەلەی شاهیدی مامۆستایانی بەڕێز ئاگادارن چەند گرنگی پێدراوە هەر کەسێک چوو لە دادگادا شکاتی کرد لە ئیسلامدا وەرناگیرێ بڵێ من شاهیدی ئەدەم فڵان کەسم شاهیدە ئەو شاهیدە دەبێ بناسرێ ئەبێ مەلەفی هەڵدرێتەوە شخصیەتی دیار بێ ها شخصیەت و کەسایەتی چەند گرنگە ئەم شاهیدە ئایا درۆزنە ئایا دزی کردووە پێشتر ئایا جوێن فرۆشە ئایا سوێن بە درۆ دەخوا ئایا تەڵاخۆری بەردەوامە ئایا سەیری مەلەفی کەن چەند جار لە لیژنەی فتوا تەڵاقی بۆ چاکراوەتەوە ئەگەر هەموو ڕۆژێ لە تەڵاق خۆران و سوێند خۆران و دزان بوو کاکە نابێ بە شاهید وەرگیرە لە مەحکەمەدا ئەمڕۆ بەداخەوە دادگاکانیش ئەوە ڕەچاو ناکەن هەر شاهیدی داڵە قوربان تەواوە بەڵام لە ئیسلامی ئێمەدا وانە سەیری شخصیەتی شاهیدەکە دەکرێت لە ئاینی ئیسلامدا علەمانی پێشوو فەرمویانە ئەو زەمەنە کە ئەوان فەرمویانە هەموو خەڵک کوڵاو و جامانی لەسەر ڕووت عەیب بووە ساڵانی شەستەکان و ڕەنبێ حەفتاکانیش ئەو پیاوە بەڕێزە ڕیشسپیانەی ناو مزگەوت لە بیریانە ئەوەی سەری ڕووت بوو بێ عەیبە بووە بۆیە لەو سەردەمەدا عولەما فەرموویانە ئەگەر کەسێ هاتە دیوانی حاکمی شەرعی و شاهیدیدا حاکم سەری بەرز کردەوە کابرا سەری ڕووت بوو بە شاهید وەری ناگرێ بۆ چونکە نامۆیە لە ناو خەڵکە لە ناو ملیۆنێ خەڵکە مەعقول نییە تۆ زیاد لەو هەموو خەڵکە جلوبەرگت جیاواز بێ ئەوەندە جیاواز بی لە خەڵک تۆ بە کەڵکی شاهیدی نایەی بەڵام ئەمڕۆ کە زۆربەی خەڵکی سەری ڕووتەوە ئەوەی جامانەی بەسەرەوە کەمە ئەو حکومە هەڵدەوەشێتەوە چونکە نامۆبوونەکە حکومەکەی نەماوە ئەها تەماشای شاهید دەکرێ پیاوێک لە خزمەت ئیمامی عومەرا کێشەیەکی هەبوو لەگەڵ پیاوێکی تردا ئیمامی عومەر فەرمووی شاهیدت هەیە وتی بەڵێ فڵان کەس شاهیدمە کە هاتە دیوانی شریعەتی ئیسلام و خزمەت ئیمامی عومەر حەزەتی عومەر ئاوا سەیری کرد و بە شاهیدەکەی فەرموو من تۆ ناناسم بەڵام کە نادناسم مەعنا ئەوە نییە لە شەخسیەتی تۆ کەم ببێتەوە من نانناسم ناتوانم حکم بدەم بەوەی تۆ پیاوێکی چاکی یان خراپی بە کەڵکی شاهیدی شەرعی دێ یان نا بڕۆ کەسێک بێنە تۆ بناسێ و شاهیدیت بۆ بدا کەسێک لە ناو مەجلیسەکەدا لە کۆڕی شەرعا هەستا و وتی جەنابی ئیمامی عومەر من شاهیدی بۆ دەم ئەم پیاوە پیاوی چاکە فەرمودی شاهیدی چی وتی شاهیدی ڕاستگۆیی و دینداری فەرمووی زۆر باشە منیش پرسیار لە جەنابت دەکەم کە شاهیدی بۆ ئەم پیاوە دەدەی کە حەقی شەهادەتی هەیە جیرانتە ماڵت بە ماڵیەوەیەتی ئاوا دراوسێ بن وتی نەوەڵا فەرمووی دەی ئاخر دراوسێ ئەزانێ دراوسێکەی چۆنە لە چاکی و خراپیدا پرسیاری دووەم معاملەی دینار و دیرهەمن لەگەڵ کردووە کە دینار کەوتە بینەوە ئەمجا چاکی و خراپی مرۆڤ دەردەکەوێت ئینا تۆ کابرا معاملە لەگەڵی نییە چوزانی دز و درۆزن و دەستبڕە ئایا ڕۆژێ مەعامەلە کەوتۆتە بەینتانەوە وتی نەوەڵا فەرمووی سێیەم مەحەک سەفەر لەگەڵ کردووە کە ڕەوشتی جوان لە سەفەرا دەردەکەوێت ئەم پیاوە چەند لێبوردەیە چەند لە حەقی خۆی دەبورێت چەند سەخی تەبیعەتە چەند دڵسۆزە چەند ڕازگۆیە فەمووی نەوەڵا یا ئیمام قەت نەبووە ڕۆژە لە سەفەر بین فەمووی هەر لە مزگەوتا دیوتە وتی ئارە وەڵا لە جەماعەتەکان جومعە دەیبینم فەرمووی براکەم خۆت ماندوو مەکە تۆ ناتوانی شاهیدی حەق بۆ ئەم پیاوە بدەی کاکە بڕۆ بە دووی کەسێکە یان دراوسێت بێ یان شەریک مەعامەلەت بێ یاخود لە سەفەرا شەریکت بوو بێ و حەقەن سوێن بخوا کە تۆ پیاوێکی چاچی ئەمجا شاهیدەکە وەردەگیرێ هەر لە شاهیدیشە بۆیە ئێمە زۆر جار جوابی شەرعی خەڵک نادەینەوە کابرایەکت بۆ دێنێ هەر سەر سوڕ دەمێنێ ئەمە ئەمە ئەگەر دەوی هەزاری تەبعی بدەیە ئامادەیە دە جار دەست بە قورئان ئادا هیچ گرفتێکی نیە کاکە مە بە کەڵکی شایدی نایە چونکە شەخسیەتی نەماوە لە ناو خەڵکە کابرات بۆ دێنێ ڕۆژ تاوارە بە دەوری مەکتەبی کچاندا دەسوڕێتەوە ئیتر مەم ئەمە شەخسیەتی نەماوە لە دادگای شەریعەتی ئیسلامیدا قەسەم بەخوا بە شاهید وەرناگیرێ هەتا لە مەحکەمەدا بڕوای پێ بکرێ جا بۆ هەموو کارەکانی تر چەند جوار محامیەک شەخسیەتی هەبێ کاتێک کە لە پێناوی پارەدا ناحەقێک ناکا بە حەق لە پارەکەی خۆی دەبورێ بەڵام میهنەکەی خۆی تێک نادا کە پارێزەریە پارێزەری حەقا نەک پارێزەرە لە پێناوی پارەدا دادگاکەش بە هەمان شێوە ئەمڕۆ ئێمە پێویستیمان بە زیندووکردنەوەی ئەو شخصیەتە بەرزانەیە کابرایەک دەبینی حکومت دایناوە بەکار بەدەست والله من جاری واوتوانە فلان کەس بوو بە مدیری فلان دایرە پیاو پێکەنینی دێ وەرە دز بکەی بە مەسولی خەزێنە هەمووش ئەو دزی لە باوکیشی دەکا بەخوا کورە بەخوا دزی لە ژن و منداڵەکەشی دەکا جاوەرە کاروباری ئەو حکومەتەی بگرێتە دەست هەر پیاو پێکەنینی پێ دەکڵم فلان کەس بۆتە مەسولی فلان دایرە چونکە شخصیەتی نییە ڕابردوەکەی دیارە کە چییە ئەبێ حکومەت سەیری شخصیەتەکان بکە وەڵی چاکسازی بە ئەوە دەکرێ کەسی شیاو لە شوێنی شیاو بە شخصیەتی شیاوەوە شەرنی هەر علمی هەبێ شەرنی هەر دیندار بێ شەرنی هەر نوێشکەر بێ ها پێغەمبەری خوا صلی الله کاتێ سەحابەیەکی پایە بەرزی وەکو ئەبو زەڕی غەفاری داوای لێ دەکا دەفەرمێ بمکە بە مدیر ناحێ شوێنێک بە قایم قامێک دەفەرمێ واللهی ئەی ئەبو زەڕ تۆ پیاوێکی لە ئەو کەسانەی لە ئەوەڵی ئیسلامەتیەوە خەبات دەکەی بۆ ئەم دینە لە سەرەتایی ترین مسلمانەکانی لەو کەسانی کە قورآانت لەبەرە لەو کەسانی قەت درۆ ناکەی لەو کەسانی شەو نوێش دەکەی بەڵام پیاوێکی ئوموری ئیداری دووەڵی پێ بەڕێوە ناچێت چەند جوانە هەر پیشەیەک حکومەت داینا بۆ کەسێک سەری شەخسیەتی کا کابرا کارمەندی تەندروستیە کە وتت تەندروستی یعنی پاک و خاوێنی ئەبێ فەڕاشی خەستەخانەیەک ئەو پەڕی تا پاک و خاوێنی پێوە دیار بێت چونکە شوێنەکە شوێنی ئەوەیە میکرۆبێک بەلاشەیەوە نەبێ کابرا ئەبێتە مجێوری مزگەوت ئەبێ سەیری دینداری کەی سەیری ئەوەی کەی چەند بەلایەوە خۆشە خزمەتی مزگەوت بکە واللهی وباللهی مزێوری مزگەوت هەیە لەو وەزارەتی ئەو قافە تا ئێستا سوزەی بۆ خوا نەبردووە ئێ معقولە تۆ مزێوری مزگەوت بی نوێژ نەکەی بە واستەی فلان کەس و کاک فلان کەس و تەسکەی فلان حیزب تەعین بووە نەخێرە بێ بزانی ئەم پیاوە چەند دڵسۆزی ماڵی خوایە چەند شانازی بەوەوە دەکا ئاودەستی مزگەوت پشووە چونکە بۆ موسڵمانێک تارەتی نوێژی تیا دەگرێ بەلایەوە شەرم نییە بەلایەوە شەرم نییە سەربەرزیە عیزەتە گەسک لە مزگەوتدان سەیری شخصیەتی بکە چەند دڵسۆزی دینە ئەمجا بیکە بە مجێوری مزگەوت ئەگەر وانە بوو بە کەڵکی ئەو پلەیە نایە ئەخ بۆیە گەندەڵی لە حکومەتا دروست دەبێ و حکومەتیش ناشرین دەبێ پاراستنی شخصیەتی شارەکەی خۆت گوندەکەی خۆت وڵاتەکەی خۆت ئێمە هەتاوەکو ئەم وڵاتەی خۆمان خۆش نەوێ هەتا ئەم میلەتەی خۆمان خۆش نەوێ هەتا خزم و کەسوکاری خۆمان خۆش نەوێ بەچی خۆشمان بوێ ئەگە خراپ بوو لەگەڵی نەبین ئەگە براکەت خراپ بوو زوڵمی لە خەڵک کرد پشتیوانی لێمەکە ئەگە چاک بوو هەوڵ بدە چاکتر بێ بەڵام ئەگەر بۆ خراپە بوو وەڵی دەستی بگرە مەهێڵە سەمعەیق عەشیرەتەکەت قەومەکەت دێیەکەت شارەکەت ناشرین بکە ئێمە ئەگەر باسی ئیسلام دەکەین جوانیەکانی خەڵکی بێدینیش دەبینین ویژدانێکمان هەیە بە چاکی خەڵک دەڵێن چاک بە خراپ و بێدینی دەڵێن خراپ ساڵی 2004 نازام جناتان ئەگەر لە یادتان بێ ئێستان بنووسراو لامە ساڵی 2004 لە وڵاتی نەرویجا سێ کەسی خەڵکی وڵاتی نەرویج پانزە ساڵ بوو لە ئەمریکا دەژیان کۆچیان کرد بچوو بوون بۆ ئەمریکا دوای پانزە ساڵ هاتنەوە بۆ وڵاتەکەی خۆیان بۆ وڵاتی نەرویج کە هاتنەوە دەستیان کرد بە دوکان و بازار و ڤێلا و شوقا کڕین ها حکومەتی خەمخۆر چۆنە ڕقابەی خستە سەر ئەم سێ کەسە مەلەفی هەڵدانەوە شخصیەتی هەموو کەسە لەوێ نووسراوە شخصیەتە داخۆ چۆنە تۆ سەیری کرد ئەم پیاوانە وەختێک کە لە نەرویج ڕۆیشتون لە برسان ڕۆیشتون هیچیان نەبووە پەیوەندیان کرد بە باڵوێزی نەرویج لە ئەمریکاوە مراقبە بکە سەر ئەم سێ کەسە کە لە ئەمریکا ئیشیان کردووە بزانە لە کوێ ئیشیان کردووە ئیشێکیان کرد بۆ خزمەتکاری ماڵان و جادە پاکردنەوە ئەوانە واتە پارەکەیان بەس بایەوە بوو پێی بژێن ئەی ئەم پارەیە لە کوێ پەیدا بووە کە ئەمانە لە پڕا بە ملیۆن دۆلاریان پێیە و شوقە و ڤێلا دەکڕن یەکسەر دۆسێیەکی کردەوە حکومەتی نەرویج ئەم پیاوانە ئاگایان لێ نییە خەریکی بازرگانی خۆیانن لەگەڵ حکومەتی ئەمریکیدا وتی بزانن ئەم پیاوانە گرفتێکیان هەیە ئەم سێ کەسە هاتوونەوە وڵاتی ئێمە لە وڵاتی ئێوە بە پارەیەکی زۆر هاتوون سەرەنجام لەو دۆسێدا ئاشکرا بوو بانقێک بڕدراوە لە نزیکی ئەوان بانقێک چەند ملیۆن دۆلاری لێ دزراوە دزەکانیش نەگیراون حکومەتی نەرویجی هەر سێشیانی قۆڵبەستکردن و دایەوە بە ئەمریکای ئەعترافیان کە کە ئێمەوە بانقەمان بڕیوە ئەها چاولێ ئەو وڵاتە چەند ئیعتیبار پەیدا دەکا ئەمجا جارشکە کە نەفەری نارد بۆ وڵاتی ئەمریکا کە وتی نەرویجیم دەڵێ مصدقە چونکە وڵاتێکە ناهێڵە دز لە وڵاتەکەی دابێ من مامۆستایەکی ئاینی خەڵکی هەولێر چووبووە لەندەن وتی بە گەڕەکێکا ڕۆیشتین وتم ئەم گەڕەکە یان پاکستانین یان عێراقین دوایی دەرکەوت نیوەی پاکستانی نیوەی عێراقی وتی مامۆستا بەچی زانیوتە وتی خۆڵیان لەبەر دەرگاکە فڕێداوە چونکە خەڵکی وڵاتەش وڵاتی خۆیان خۆش دەوێ هەر زانیومە ئەخلاقی وڵاتی خۆمانیان فڕێ نەداوە سەر جادەکەیان پیس کردبوو چەند جوانە ئینسان سەمعی وڵاتەکەی پارێزراو بێ سەمعی دێیەکەی پارێزراو بێ بە خەڵکی باش شخصیەتی جاری وایە کابرا هیچ عیبی نییە کە کوتیان خەڵکی فڵان دێ یەکسەر سەمعی دادەبەزێ فەقیرە ئەڵێن خەڵکی فڵان بنەماڵەیە کچێکی زۆر ڕێک و پێکە کوڕ نایەوێ چونکە ئەڵێن خزمی فڵان کەسە لە کاتێکا لە مەلە ئیسلامی شامەرفوزە شخصیت هەر کاریگەری بۆ خۆت نییە بۆ سەر خەڵکی تریش هەیە حرمەتی شوێنەکان دەبێ پارێزراو بێ خوا لەو قورآانەدا هەموو شتێکی بۆ ئێمە بەیان کردووە ئەفەمە ئەوێ مزگەوت شخصیەتی هەبێ مزگەوت هەر بیناکەی شەر نییە هەر گومەز و منارەکەی و هەر گەورەیەکەی و ئەهلی جمعەکەی شەر نییە شخصیەتی مزگەوت شەرتە خوا لە قورئانا فەرموویەتی وان المساجد للە مزگەوتەکان ماڵی خوان خاصن هی خوا للە تایبەتن بە خواوە هی کەس نین بەڵام شخصیەتی مزگەوت بە چێوە بەندە فلا تدعو مع الله احدا غیری بانگەواز بۆ خوا نابێ بانگەوازی بۆ کەسی کە تێدا بکرێ نابێ کەسی کەی تێدا بناسرێ نابێ کەسی تری تیا مەتح بکرێ نابێ دوژمنایەتی کەسی تێدا بکرێ ئللا ئەوەی دەوترێ خالیسەن مخلیسەن بۆ خوا بێ شخصیەتی مزگەوت بەوەیە بەس بۆ خوا کار بکە بەس بانگەواز بکە بۆ خوا کە ڕێبازی خوا و پێغەمبەریش هەمووی ڕەحمەتە ئەگە مزگەوت لەوە لایدا شخصیەتی نامێنێ مزگەوتەکە شخصیەتی دەڕوخێ چونکە خوا فەرمووی فەلا تدع مع الله احدا تۆ بۆ شتێکە بەکارت هێنا زانکۆ چەند مقدسە ناوەندێکی مەعریفی و عیلمی و ئەکادیمییە ئەگەر وەکو زانکۆکانی ئەمڕۆ بەداخەوە بوو بە جێگای سفوری و خۆڕازاندنەوە و عەرزی لاشەی کچان زانکۆ وەکو یەسای دێ کابرا خەریکی زانکۆیە بەقەدەر شەش ئیبتیدایی جاران نازانێ عەرەبی و ئینگلیزی بخوێنێتەوە چونکە هەر خەریکی جل و مۆد و خۆگۆڕین بووە ئەها لە شەخسیەتی زانکۆکەی دابەزاند زانکۆیەکی ئەمریکی و هارفاردی بەریتانی چی فەرقە لەگەڵ زانکۆی سلێمانی و سەلاحەدین تەنها ئەوەیە ئەو لەوێ بەس خەریکی علمە ئەمەی ئێمەش لێرە بەس خەریکی خۆبادان و سوڕدان و حەفلەی تەخەڕوج و خۆگۆڕین و سور و سپیاوە ئەو پێش دەکەوێت شەهادەکەی تۆ لە هیچ عالەمەکان نایخوا بەداخەوە ها شخصیتت دابەزی دایرە شخصیتی بەوەیە دەوەڵی دەچێ دایرەی واک کارمەندەکانی ڕێک و پێکەن ئیشەکە ئەوەندە ئوتوماتیشیش دەڕوا دێ ڵێ هەزار ڕەحمەتیان لێ ئەوە دایرەیە لە چ دایرەیەکیش ئیلا دەبێت چاو ورد کەی ئەوانە پێشتر تەلەفۆنێکت کردبێ واسیتەیەکت هەبێ بەرتیلەکە حازر بێ ئەینا گیر دەخۆی تێدا یەکسەر حکومەتشت بەرچاو دەکەوێ شخصیەتی دایرەکەی ئەو کارمەندە دابەزان شخصیەتی شوێنەکانیش هەیە پێغمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی لە نیشانەکانی ئاخری زەمان ئەوەیە کەسی بە شخصیەت دەگمەن دەبێ بەداخەوە ئینسانە دڵسۆزەکان، ئینسانە وەفاکان، ڕاستگۆکان، موخلیسەکان، دیندارەکان، دڵسافەکان بە پەنجە ئاماژەیان بۆ دەکرێت. ئێوە الحمد ئەهلی مزگەوتن ئەوا ماونەوە لەم کۆمەڵگایەدا کە هەمووی مادە داگیری کردووە هەیە بەس پارە دەناسێ لە سنتێک خۆش نابێ بەڵام یەک جار بڵێ لای لای لەڵا پێینە پێ کەمیە چونکە بۆ قیامەت هیچ تموحی نەماوە کەچی لە دنیادا دەزانێت سند وردکردنەوەی سنتیش چەندە کەچی پێی زیکری خوا بکە بەلایەوە عەیبەیە پەنجەکانی بجوڵێنێ لێو بجوڵێنێ فاتحایەک بخوێنێ قورئانێک بخوێنێ چونکە تموحی قیامەتی نەماوە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی وەڵڵاهی بە چاوی خۆتان دەبینن ئاماژە بۆ خەڵک دەکرێ بۆ پیاوێک دەکرێ دەڵێن ما ئەجلدەه ئای پیاوێکی چەند بلیمەتە چەند ئازایە چەند ناودارە ما ئەظرفه چەند قسە خۆش و حەکیم و زانایە ما ئەعقله چەند ژیر و دانا و عاقڵە قیل وما الرویبضة قال السفیه یتکلم فی امر العامە فەرمووی ئەو کاتە شیرازەی دنیا تێک دەچێ ژیان تامی نامێنێ کەس لە خۆی ئەمین نابێ فەرمووی ئەو کاتەی ڕوەیبیضەت قسە دەکا وتیان ڕوەیبیضە لە زاراوەی حەدیسات چی ئەی پێغەمبەری خوا فەرمووی ناکەس بەچە ئیشی خەڵکی دەکەوێتە دەست فەرمووی وەڵڵاهی ئەولاد بە چاوی خزمەتکاری سەیری دایک و باوکی خۆی دەکا چەند کچ هەیە ئێستا دایژی خزمەتکارێتی هەتا کچەکە لە خەو هەڵدەستێ کچی عازب لە شەش و لە زانکۆ و لە پەیمانگایە ئەبێ داکی نانچەکەی بۆ حاضر کە وەگات شۆ جلەکانی بۆ پشووە چەند کوڕ هەیە بە چاوی خزمەتکاری سەیری باوکی دەکا بەس بە پارە کە پەیداکەر بە حەماڵی بازاڕ ئێوارە عەلاگەی بۆ بێنێتەوە ئەینا هیچ قەدر و حورمەتێکی باوک و ئەولادایەتی و دایک و کچایەتی نەماوە بەداخەوە ئەوە نیشانەکانی قیامەتن کە شەخسیەت نامێنێ جاران شەخسیەت گەورەترین سەرمایەی مرۆڤ بوو کۆتای وتارەکەم بە ئەم بەسەرهاتە دێنم خۆشەویستان سرمایەی گەورەی ئێمە شخصیەتی ناو ماڵەکانمان بوو شخصیەتی کوڕ و کچەکانمان بوو پیاوێک ناوی حاجی شەریفە جا پیاوی بەڕێز حەق وایە لە مێژوودا ناوی تۆمار کرێ میلەتان هیچیان لە ئێمە زیاتر نییە کە ژیاننامەی کەڵە پیاوانی خۆیان نووسیوەتەوە بەس کورد کەم تەرخەم بووە لە یەکێ لەو کتێبانەی کە لای منە باسی حاجی شەریف دەکا لە دێی مۆلیتچە لە ئاغجەلەری قەزای ئەم چەمچەماڵەی لای خۆمان لە قەزای چەمچەماڵ ناحیەی ئاغجەلە لە دێم وەلیدشا پیاوێکی زۆر ناودار و پیاوانە و ڕیش سپیی ئاوایی ناوی حاجی شەریف بووە کۆمەڵێ پیاوی بەڕێز و مامۆستای ئاینی میوانی دەبن شەو لەلای دەمێننەوە بەیانی کە لە نوێژی بەیانی دەگەڕێنەوە بانیژەیەک دەبێت لەسەری دادەنیشن لەسەر بانیژەکە دادەنیشن و مەڕوماڵاتیان دەبێت ئەو زەمەنە مەڕوماڵات لە پەچە دەردەکرێ و حەوشە بەجێ دێڵێ یەکێ لە کچەکانی یان لە بووکەکانی لە ئافرەتەکانی ماڵ دێ دەست دەکا بە حەوشەماڵین مام ئەو خەڵکەش ئاوا سەیری ژێرەوە دەکەن شوێنەکان وا دەبێ حاجی کە سەیر دەکا بایەکی تون هەڵدەکا خەریکە کراسی کچەکە یان بووکەکەی هەڵدەداتەوە و ئاوەڵ کراسەکەی دەردەکەوێ ڕەنگی زەر دەبێ عرق دەردەکاتەوە هاوار دەکاوە یا ئەڵڵا فیام کەوی جوانەگا زەر لە پێناوی تۆدا ببەخشێ و سەدەقە بێ ئەڵێن حاجەوە چ بوو نەخۆش بووی دەست بۆ سەد و لێ بادوە هیچ کارێک نەبوو وەڵاهی بە خەتەرەمە هات خێرێک ئەنجام بدەم میوانەکانی ئافرەت دەڕۆن و بە ئەمینی کوڕی دەڵە کوڕم بڕۆ جوانەگا زرد کە دابەستەیە و وەختی فرۆشتنی هاتەوە پارەیەکی مۆڵ و باشی ئەو سەردەمە دەکا کاسپی ساڵمانە بێنە سەری بڕە و بەبێ جیاوازی بەسەر فەقیر و هەژاری دێدا بە هەمووی دابەشیکە ئەڵێ باوە گیان بەسەر چاوی ئێمە خاوەن ماڵ نین لە ئاستی قسەی تۆدا بەس تو ئەو خوایە ئەم خێرە لەو کاتە کتوپڕەدا بۆ ئەنجام درا فەرمووی ڕۆڵە بایەکە هات و کچەکەمیان بوو کەکەم خەریب و ئاوەڵ کراسەکەی بەدەرکەوێت لە ژێرەوە لەو کاتەدا دوعام کرد و هاوار پێم عیب و هاوارکم لەبەر چای میوانەکان وتم خوا شەرمەزان نەبم لەبەر چای ئەو پیاوە بەڕێزانە و ئابڕوم نەچێ و ئەم ئافرەتە دانیشێ و بە دانیشتنەوە پەچەکە بماڵێ لەو کاتە ئافرەتەکە دانیشت و پشتی ڕووی لە میوانەکان کرد و پشتی تێکردن و پەچەکەی بە ڕێک و پێچی ماڵی سبحان اللە یەک جوانەکە کرد بە خێر نەک قاچ و قلوڕ سەری بەڕووتی دەرکەوێ هەر ئاوە کراسەکەی دەرکەوێ ئێمە خاوەنی ئەم میلەتەین ئەمە دڵپیسی نییە هەتا ئەو پیاوانە هەبوون تەڵاق نەبوو لە دادگاکاندا هەتا ئەو پیاوانە هەبوون کچی خەڵک سوکایەتی پێ نەدەکرا هەتا ئەو پیاوانە هەبوون کچت هەبوایە بە حلمەتەوە دەستت ماچ دەکرا نەک هەتا مارەی دەکا واللهی ئێمە دوو ساڵی شەناسین بۆ ژن مارەکردن هەشتی شەو لە ئیمارەکە دوانزەی شەو یام هەشتی بەیانی دێتەوە مامۆستا وەڵا نامەوێ لێی وەڕس بووم دوو ساڵە تەرایم پێداوە لێی وەڕس بووم تەرایی پێدام بە کچان نەبوو قەدر و حرمەت هەبوو ئەمە دڵپیسی نەبوو ئەمە حرمەت بوو ئەمە ئاڵتونێک بوو ئافرەت نەدەبوو دا دا نەدەبوو لە هەموو سەرنجۆشێک فڕێ بدرێ چاو لێیە شەخسیەت چەند گەورەیە بەداخەوەم تخوا ئەو قسەیەمان لێ وەرگرن وەڵای کچی وا بەڕێز هەیە وتوێتی مامۆستا شوم کردووە بە کوڕێکی محتەرەم هاوشانی خۆم دیندار بە ئەخلاق ئەڵێم واللهی عیبەیە حەفلەکردن ئەی هاوار شەرەفی خۆت بخەیە بەردەمی کۆمەڵە چاوبرسی شەرعی خوا جێبەجێ کە ئابڕووت پارێزراو دەبێ شەرعی خوا جێبەجێ کە عیزەتداری دنیا و قیامەت دەبیت خوا دنیا هەڕوا ڕوون نابێ هەی ئافرین بۆ ئەو خوشکانم کە هاتوچۆی ئەم مزگەوتە و مزگەوتەکانی تر دەکەن هەی دەستان خۆش بێ ئەم قسەیە لە برای خۆتان وەرگرن لەچکەکانتان باشتر کەن خۆدا پۆشینەکانتان تێر و تەواوتر کەن لۆمەی لۆمەکەران نەتان لەقێنێ ئێوە خاوەنی شخصیەتن ئێوە باوک و براکانتان ڕووسوری دنیا و قیامەتن ئینشاءاللە بۆ خۆشتان سەربەرز دەبن باخێک لە باخەکانی بەهەشت بێت لە هەموو کۆشکی دنیا گەورەترە ئا ئەم دوو سێ کەلیمەیەش باسی دنیامان کرد با باسێکی گۆر و قیامەتیش بکەین چونکە دنیا کۆتایی پێدێ و دوێنێ لە دنیا میوان بووی لە چوارچێوەی کات و شوێنی دیاری کراو زەنگی مەرگ لە ناکاوە لێیدا و وتی کاتت تەواو سەرمایەی تەمەنی دنیات سەهۆڵێک بوو وا بوو بە ئاو ڕاستە دوێنێ ناوت هەبوو باوت هەبوو بەڵام ئەمڕۆ جیایەکی دروێنە کراو هەویە و پووڵ و پارەی گیرفان، ژیان لەگەڵ کۆڕی دۆستان، سەفا و سەیران، گەرمێن کوێستان، خەونێ بوون و بڕانەوە، کە تۆ بوویتە نێچیرێک و کفن لە ئامێزی گرتی، ئەوانە گشت شارانەوە. دەڕامێنە لە حاڵی خۆت، لەو گۆڕەی بوو بە ماڵی خۆت، سەریم بەردە و ڕایەق وا گڵێکی سەردە، چ کونجێکی تەنگەڵانە، تۆ ژووری وات قەت نەدیوە. تۆ ژووری وات قەت نەدیوە لە جیاتی دا لە ڕای سەربان ڕووپۆشیان بە بەر تەنیوە وەک خانووی سەر دنیا نییە و لەگەڵدا دایان بڕیوە دە بپرسە کوا کەی ماڵ و هەیوان وایە نە پەنجەرە نە دەرگایە بواری دانیشتن نادا تەنها ژوورێکی باریکە چونکە گشت لای هەر دیوارە هەتاکو بڵێی تاریکە ئای چ ڕۆژێکیس ڕەشە ئای چەندە ڕۆژێکی ڕەشە کەس لا لە کەس ناکاتەوە بۆ ساتێکیش دەرگای ماڵی ناکاتەوە گەرچی زۆر کەس بار کەوتەیە کەس دڵی کەس ناداتەوە نە هەواڵێ نە سڵاوێ نە سەردانێ نە تیمارێ نە بەخشینی قومە ئاوێ گڵ چاوی پڕکردوونەوە تاڵاوی گۆڕی تەنیایی زۆر شتی بیر بردوونەوە ئەوە زامی شەرای مەرگەوە تاسی پێبردوونەوە کەسێ نیە بانگی بکەی دە کوا باوک و دایک و برا تروسکەیەکی ڕووناکی بەدی ناکەی کوا شەوقی گڵۆپ و چرا پێنازانی چ کاتێکە کوا سەعاتە دێرینەکەت بۆ لە دەستت داکەنرا جگەر گۆشەی دڵسوتاوت بێناز ماون باوکی چاکیان بۆ کوێ برا ڕوت کراوی لە دنیادا پارە و نامە و هەویە و خامە چیان لێکرا جا ڕێبواران لە ڕێی نزیکی گۆڕستان یەک دەدوێنن باسی تۆ و گۆڕەکەت دەکەن دەڵێن دوێنێ هەڵکەندرا فڵان کەسی تیا نێژرا جا نازانم جا نازانم بۆ پەپولەی ڕوحی ماندوود مەنزڵی گۆڕ بەندینخانەی ترس و خەمە یان کەژاوەی ناز و ئەوین گوڵزارێکی بەهەشتیە پەنا بەخوا یاخود چاڵێکی ئاگرین مەستی خەندە و پێکەنینی یا شیوەن و ئاه و گرین دەڕەخشێ بە تەنهایی دڵنیا بە تۆ مردووی وا ئەم جارەش زەوی بۆت بۆتە دایک و بۆ لەدایک بوونێکی تر لە ئامێزی خۆی گرتووی مانەوەت لەم بەرزەخەدا حملێکی درێژخایەنە و بە نۆ مانگ بۆت تەی ناکرێ و نابڕێتەوە سەری سندوقی گۆڕەکەت بە شەیپوری دووەمی ئیسرافیل نەبێ ناکرێتەوە خۆش بە حاڵی ئەو کەسەی چەند بۆ ئەم دنیایە حەزی لە شخصیەتە بۆ سەرمەرگ و ناو ئەو گۆڕە تاریکەشی حەز دەکا بە شخصیەتەوە بچێت لە حزوری خوا کە ئەویش ئاسانە بە ڕێبازی خوا و پێغەمبەر ئابڕۆ لە دینی ئیسلام لامەدا سەرفراز دەبی ئەڵلقەی شەشەمی ئەم زنجیرە واسەگە خوا تەمەنمان بدا و دوعای خێرمان بۆ بکەن ئینشاءاللە بە خزمەت جەنابتان دەگەینەوە لە ئەڵلقەی شەشەما و لێرەدا دوعا دەکەین لە خوای پەروەردگار خوای ڕەحممان پێ بکەی خوای ئەرحەم الراحمین بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی ئیسلامەکە زیاتر شارەزامان بکەی ئەوەی دەیزانین خوایە کاری پێ بکەین و عملی پێ بکەین بۆ ڕیا نەبێ و بەسەرمانیدا نەدەیەوە یا ڕبی خوا داوا لێ دەکەم ئەو کەسانەی نەخۆشن خوا شیفای بەخێریان بۆ بنێری ئەو کەسانەی نەخۆشن خوا شیفای بەخێریان بۆ بنێری خوایە ئەو کەسانی دڵ بەخەمن دڵ ئاسوودەیان کەی خوایە ئەو کەسانی مردوون لە گوناهیان خۆش بی خوایە ئەو کەسانی مردوون لە گوناهیان خۆش بی ئەو کەسانی مردویان لێ بردووە مردووە سێبوری دڵ و دەروونیان بدەی خوایە ئەو کەسانەمان کە چاکین ڕاگیراو و دامەزراومان کەی لەسەر کاری جوان و چاکترمان کەی ئەو کەسانەمان کە ئەهلی ئیسلامین بەداخەوە لاڕێ بووین خوایە بمانگێڕێەوە سەر ڕێگای ڕاست خوایە ئەوانەی گومڕا بوون هیدایەتیان بدەی ماڵ و منداڵمان ساڵح و خۆشمان مسلیح کەی خوای پەروەردگار لێت دەپاڕێمەوە ئەوانەی ڕۆڵەکانیان ناساڵح کەن بۆیان ساڵح کەی خوای پەروەردگار ئەوەی ماڵ و منداڵی بە ڕەحمەتی هەیە لێی نەستێنی و بۆی چاکتر کەی خوای ئەوەی دەرست دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە خوای پەروەردگار عاقبەتی هەموو لایەکمان خێرکەی ئامین ئامین والحەمد لله رب العالمین الحمد لله الحمد لله رب العالمين رغب في اكتساب المعالي والتحلي بما يزين وحث على علو القدر والتخلق باخلاق الصالحين اشهد ان لا اله الا الله يحب من عباده شريف الخصال